شەهرەزاد وتی نەسرانیەکە چوە پێشەوە وتی ئەی پاشای زەمان گەڕێم بدەیت بەسەرهاتی خۆمت بۆ جێرمەوە کە زۆر سەرسوڕهێنەرترە لە بەسەرهاتی ئەم قەمورە پاشاوتی فەرموو ئەوی ژوتی کە هاتمە ئەم وڵاتە کاروانێک باروشت و مەکم پێ بوو قەدەری خواوا بوو کەوتمە بەردەستان ئەگەر نامن لە میسر لەدایک بووم و قبتیم هەر لەوێش پەروەەردە بووم باوکم جامباز بوو کە گەورە بووم باوکم مردوو منیش کاری دەڵاڵی و جامبازیەکەیم گرتە دەست ڕۆژێ لە ڕۆژان لاوێکی جوانم بینی بە سواری کەرێکەوە ڕێە کرد کە گەیشتە ئاستم سلاوی کرد منیش لەبەری هەستام دەستە سڕێکی دەرهێنا و هەندێک نمونەی کونجی تێدا بوو لی پرسییم ئا لەمە ڕبەی بە چەن ئەکڕی؟ پێم وت سەد درهەم پەنجایی، ئەمجا پێی وتم پێوانەکەران لەگەڵ خۆت بێنە و وەرە بۆ دەروازەی نەسر لە خانی جەوالی چاوەڕێ دەکەم. دەسەسڕەکەی کە نمونونەکەی تیابوو دایە دەستم و ڕۆشت چوار کەسی تێکەر و پێوەرم برد و چوومە شوێنەکە بینیم چاوەڕێمە هەستا و دەرگای مەخزەنی بۆ کردینەوە چوار کەسەکە کەوتنە پێوانەی پەنجا ڕبە دەرچوو کە بایی پێنج هەزار درهەم بوو ئەمجا لاوەکە وتی حەقی دەڵاڵیەکەت کە بۆم ئەفرۆشیت هەر ڕبەی دە درهەم وەربگرە واتا 4500 درهە بۆ من دابنێ ئەوی تری بۆ خۆت کە هەموویت فرۆشت دێمە و پارەکەت لێوەرەگرم منی ژوتم بەڵێ باشە دەستی ماچ کرد و ڕۆشتم ئەو ڕۆژە 1500 درهەمم پەیدا کرد مانگێک گون بوو منیش لە دڵی خۆمداوتم ئەم لاوە دەست و دڵی باشە دوای مانگەکە بە سواری هێستر هات لی پرسییم کوا درهەمەکانم منیش وەڵامی سلاویم دا و پرسییم ئەی نابێ نانمان لەگەڵ بخۆی پەسەندی نەبوو جلوبەرگێکی جوان و نایبی لەبەردا بوو ئەدوت مانگی چواردەیە ئەوەی بیبینایە وایە زانی حەمامیە لێوانی ئاڵ، پێستی پەمەیی کاڵ، لەسەر گۆناشی خاڵ. نزای خێرم بۆ کرد وتم، درهەمەکانت بۆ بێنم؟ ئەویش وتی، جا بۆچی وا بەپەلە؟ کە کاروبارم تەواو بوو دێمەوە لێت وەرەگرم. ڕۆیشت. منیش لە دڵی خۆمدا وتم، بەو خوایە ئەمجارە هاتەوە بێت داوەتێکی بۆ بکەم چونکە قازانجێکی زۆرم لە دەستی کردووە. کۆتایی ساڵ هاتەوە جلوبەرگێکی لەبەردا بوو نایەبتر لە جاران. سوێندم لێ خوارد کا بێت دەعوەتم بێ ئەوی ژوتی بەو مەرجەی چەندی تێچوو من بیدەم لەو پارەی لای تۆیە ناچار ڕازی بووم نردم و خواردنیان هێنایە دوکان بۆمان ئەم جا فەرموم لێ کرد و دەستمان کرد بەنان خواردن ئەویش دەستی چەپی هێنا و دەستی پێکرد زۆر سرم سوورما کە لێ بووینەوە تەشت و ئاوم هێنا ئەویش دەستی شت ئەمجا دەسە سڕمدایە دەستی پێسڕی دواتر هەندێک شیرینیمان خوارد ئەمجا کەوتینە دەمە تەقێ منیش لێم پرسی گەورم خەم ڕەوێن ئەوە بۆ بەدەستی چەپنانەکەت خوارد ڕەنگە دەستەکەی ترت ئازاری هەبێ کە ئەمەی بیست ئەمەی وت هاوڕێمە پرسە ئەمە بۆ وایە ژیان هەزاران دەردی تێدایە کێ بێت حەز بکە بە کەم ئەندامی دیارە کە ئەمە قەدەری خوایە دەستی ڕاستی لە مۆڵەکەی دەرهێنا لە ئاستی مەچەکی دا و دەستی بڕابوو پێم سیر بوو ئەوی ژووتی بەلاتەوە سیر نەبێ کە بە دەستە چەپ مەخۆم دەستە ڕاستم کە بڕاوە هۆیەکی عجایبی هەیە منیش پرسیم بە هۆی چیەوە بوو وتی منیش لە مناڵانی بەغدام و باوکم یەکێک بوو لە گەورە پیاوانی کە بوومە هەرزەکار لە گەشتکاران و سەفەرکەران و بازرگانانم ئەبیست کە وڵاتی میسر چۆنە و ئەوان چیان بینیوە ئەمە لە مێشکم دامایەوە تا ئەو کاتەی باوکە مرد دواتر کاروانێکی بازرگانیم ئامادەکرد لە کوتاڵی بەغای و موسڵی لە بەغداوە بەڕێکەوتن بە سەلامەتی گەشتمە ئەم شارەی ئێوە ئەمجا دەستی کردە گریان ئاوا خۆی لاواندەوە چاڵێ چاوساغێ گەر بکەوێتیایی دوای کەسێ بێخەم دەرێتەوە لێی نەزان وشەیە ئەڵێ و ڕەدەبێ زانایەک بیکە زوو ئەکوژرێ پێی ڕۆژی کافران زۆر مسۆگەرە خواناسی ژێکجار ماندوو ئەبێ بۆی کە شعرەکەی تەواو کردوتی کە گەشتمە وڵاتی میسر بارە کوتاڵەکانم لە خانی مەسرور خست بارەکانم کردەوە چەند درهەمێکیشم دایە خزمەتکارەکەم تاکو و هەندێک خواردنمان لە بازار بۆ بکرێ خۆشم سەرخەوێکم شکان ئەو شەوە لەو خانە مامەوە بەیانی ڕۆژی دواتر بارێکم کوتاڵ کردەوە و پارچە قماشێکم جا کردەوە و بەخۆمت ئەمە بە بازار داگێرم تا پیشانی بدەم و خزمەتکاران تۆپە کوتاڵەکان بە دوام دابێنن ئەمجا شوێن خۆم خستن تا گەشتینە قەیسەری جەرجیس دەڵاڵەکان بەرەو ڕووم هاتن چونکە بیستبیان کوتاڵم هێناوە لێیان وەرگتم مەزادیان کرد سەیرەکەم مایەکەی خۆی ناکە پەژارە دایگرتم گەورەی دەڵاڵەکان پێیوتم شتێگەزانم سوودی لێوەرەگری بازرگانەکان چیەکەن تۆ بکە خۆت کوتاڵەکانت بفرۆشە لە چەند مانگێکدا دوایی دێت شایەت و دەغیرە داری بۆ بگرە ئەو کاتە هەر درهەمێکی ئێستات ئەبێتە دوو درهەم بۆ خۆشت میسر و ڕووباری نیل ئەبینی منی ژوتم ئەمە بیرکردنەوەیکی چاکە منیش دەڵاڵەکانم بردەوە بۆ خانەکە و بە وەرەقەی مۆرکرا و دامپیان ئەوانیش کوتاڵەکانیان بردەوە بۆ قەیسەریەکە و دواتر کەوتنە فرۆشتنی منیش لە خانەکەدا مامە و خواردنم بۆ خۆم ئەکرد هەموو دوو شەموان و پێنج شەموانێک ئەچووم لەگەڵیاندا ئەنیشتم ئەوانیش تاک و پاشنیوەڕۆی ئەو ڕۆژە پارەکانیان بۆ کۆکردمەوە و ئەم نووسین و وەرمەگرت بەیانیەک دووشەمە نان و شۆربام خوارد دواتر چوومە گەرما و خۆم شت بۆ نیوەڕۆ مریشکم بۆ خۆم ئامادە کرد و خواردم ئەمجا خۆم گۆڕی و بۆنم لە خۆمدا و بەرەو قەیسەریەکە بوومەوە لە دوکانی بەدرەدینی بوستانی لێ دانیشتم بەخێری هێنام و دەستمان کردە دەمەتەقێ دوای سەعاتێک بازاڕ قەرەباڵغ بوو ژنێک بەلار و لەنجە پەیدا بوو هەندێک بۆنی پێ بوو سلاوی لێکردین و کەوتە گفت و گۆل لەگەڵ بەدرەدین گوێم لێ بوو لە بەدرەدینی پرسی قماشت هەیە بە زێر چندرابێ ئەویش پارچەی قماشی بۆ هێنا لە کوتاڵەکەی من و پێی فرۆشت بە هەزار و دوو سەد درهم ئەم جاوتی قوماشەکە بم دوایی پارەکەیت بۆ ئەنێرم بازرگانەکەش وتی خاتون نابێت چونکە ئەم پیاوە خاوەنەکەیەتی و هەفتانە ئەبێت پارە بدەم پێی وتی یاخوا بە زیاد نەبێ من وا ڕاهاتوم پارچە کوتاڵەکان ببم دواتریش بەمشت پارم بۆ نردووی سوودیشم بۆت بووە دوکاندار وتی ڕازەکەی بەڵام هەر ئەمڕۆ پارەکەمەوێ کیژەش قوماشەکەی بە سنگی بازرگانەکە دادا وتی ئێوە نرخی کەستان لا نییە کەوتە خۆڕنینەوە منیش نەمهێشت پێم وت وەرە کیژی جوان کە ئەمەی بیست بزێ گرتی وتی ئەوەیش لەبەر خاتری تۆ هاتەوە دوکانەکە و بەرامبەرم دانیشت منیش لە بەدرەدینم پرسی ئەم پارچە قوماشە چەند لەسەر خۆت کەوتووە وتی هەزار و سەد درهەم منیش وتم سەد درهەم خێرەکەیت ئەدەمێ کاغەزێک بێنە بۆت بنووسم ئەمجا پارچە قوماشەکەم دایە ژنەکە و پێمت گەر لاری لێنە با دیاری میوانداریەکەت بێ ئەگەر نا پارەکە دوای بنێرە ئەوی ژووتی خوا پاداشتی بەخێرت بداتەوە مڵک و ماڵم بە قوربانت بێت و خوا بتکاتە مێردم خوا نزاکەی قوبڵ کرد پێمت قوماشەکە ببە چی تریشت دەوێ بیبە ئەوی ژوتی گەورم ئەمشەو تۆ میوانی منی لێی دا و ڕۆیشت تاکو و پاشنیۆڕۆ لە قەیسەریەکەدا مامەوە ئەمجا پرسیاری ئەو ژنم لە بازرگانەکە کرد وتی ئەمە دەوڵەمەندە میرزادە بوو باوکی مرد سامانێکی زۆری بۆ بەجێهێشت ماڵی لە گەڕەکی نەقیبە ئەمجا منیش بەرەو خانەکە بوومەوە دواتر سواری کەرێک بووم و بە خاوەنەکەی موت بمگەێنە جەبانە ڕۆشتین هەرزوو گەیشتینە سەر ڕێگایەک پێ وترا ڕێیمان قەری پێموت بڕۆ پرسیاری هۆڵی نەقی بکە دوای کەمێک کاتەوە وتی دابەزین منیش کە دابەزین پێم وت پێشم کەەوە بۆ هۆڵەکە کە گەیشتین چارەکە دینارێکم دایە خاوەنکە ڕۆیشت لە دەرگامدا خزمەتکارێک دەرگای لێکردمەوە و بردمیە ژوورەوە هۆڵێکی گەورە بوو حەوت دەرگای لەسەر بوو ئەی ڕوانی بەسەر ڕەز و باخێکدا کە چەندین جۆر بەری گرتبوو جۆگەی ئاوی پێدا ڕۆشت بولبول و کەناری تێدای خوێن سپیکارییەکی سوڵتانانە کرابوو، بنمیچەکەی بە نەخشی زێڕین ڕازابۆوە، زەوییەکەشی بەردە مەڕمەڕ رێژ کرابوو. لە ناوەڕاستیدا حەوز و خوارە بوو، بە کەناری حەوزەکەشدا باڵندە و چوار ماری زێڕین هەبوو کە ئاو لە دەمیانەوە ئەڕژایە حەوزەکەوە، فەرشی تیا ڕاخرابوو، منیش لەسەر فەرشەکە دانیشتم. بازرگانە لاوەکە بە نەسرانیەکەی وت، هێندەم زانی کیژەکە هات تاجێکی لەسەر نابوو، بە دوو گۆی زێڕ ڕازابۆوە، بۆم پێکەنی و بەخێری هێنام و لەگەڵم دانیشت. دواتر سفرە ڕاخرا و خۆشترین خواردن هەر لە مریشکی خێنراوی برژا و هەنگوینی شانەوە بیگرە کە تێرمان خوارد تاس و مەسینیان هێنا و دەستمان شت ئەمجا گوڵاو پرژێنیان کردین کەوتینە دەمەتەقێ دواتر ئەمەی بۆتم گەرەمان زانی بە ئێمە دۆستی لێوانی خۆمان بۆ ڕاخستی لە نێو چاواندا هەڵمانەگرتی تاکو بزانی چەند خۆشەویستی. بۆ ئێوارە دیسان سفرە و خوان ڕازایەوە تێر و پڕمان خوارد ئەمجا نردی بە شوێن شایەت و قازیدا فەرمانیدا لە منیان مارە بڕی شایەتەکان مۆری ئەویان کرد کەمارەی ڕۆژی پەنج دینار بێ کە ئەم ڕێوڕسمیان تەواو کرد کرێ خۆیان وەرگرت و ڕۆشتن ئیدی زۆر بە خۆشی لەگەڵیدا ژیام، هەموو ڕۆژێک دەست ڕێکم ئەدایە کە پەنجا دیناری تێدا بوو، بەو شێوە مامەوە تاکو سامانم هەموو لە دەست دا و دینارێک چییە پێم نەما، ئەمجا بە خۆم وت، ئەمەی من ئەیکەم لە خۆبایی بوونە، ئاوا خۆم لاواندەوە. دیار نەبوو هەواڵ پرسی نامێنێ دیاریش بوو ڕەزا قورس و بەد ئەبێ لە بازاڕیش بوو مات و بێدەنگە بەشی پەژارە و خەم و دەردەبێ دەستم بە ڕۆیشتن کرد ڕوانیم شار قەرەباڵغە و ڕێ بە ڕێبوار ناکەوێ قەدەری خواوا بوو سەربازێکم بینی و تەنگم پێچنی دەستم بە گیرفانێکی داکرد کیسەی پارەکەیم دەرهێنا سەربازەکە هەستی کرد گیرفانەکەی سوک بۆ بەلای مندا ئاوڕیدایەوە پشتە کۆڵێکی لە سرمدا کەوتم خەڵکەکەش ڕەشمەی ئەسپی سەربازەکەیان گرت لێمان کۆبوونە وتیان هێندە قەرباڵغە ئەم پیاوە کەوتە ژێر دەست و پێی ئەسپەکەتەوە سربازەکەشی ڕاندی وتی ئەم لەعنەتیە دزە دز کە بە ئاگاهاتنەوە گوێم لە خەڵکەکە بوو ئەیانوت ئەم لاوە قۆزە هیچی نەدزیوە هەندێکی تریان ئەیانوت ڕازەکە دزە بووە مقۆ مقۆ خەڵکەکە ویستیان من لە دەست سەربازەکە بسەندنەوە بەڵام قەدەری خواوا بوو پێشەنگی پۆلیس و والی پەیدا بوون لە کۆمەڵکان پرسی ئەمە چییە سەربازەکە لە وەڵام داوتی بەو خخوایە گەورم ئەم پیاوە دزە لەو قەرباڵغیەدا کیسێکیشین کە بیست دیناری تێدا بولەی دزیون والی پرسی کەست لەگەڵ نەبوو ئەمجا والی خوڕی بەسەر پێشنگدا ئەویش منی گرت والی فەرمانی دا ڕووتی بکەنەوە کە ڕوتیان کردمەوە کیسە شینەکە لە جلەکانمدا بوو بردیان بۆ والی ئەویش کیسەکەی کردەوە ژماردی ئەمجا بەم نیوت ڕاست بڕۆ تۆ ئەم کیسە پارێت زیوە منیش سرم نەوی کرد بەخۆمت گەر بڵێم نەم دزیوە لە جلەکانی مندا بوو بڵێم من دزیومە ئەوە توش بوو سرم بڵند کردوتم بەڵێ من دزیومە بەخوا دز نەبووم لێم ڕامەمێنە هەژارییەوە ڕسوایی هێنا لەپڕ زەمانە شەقی تێهەڵدام وا بە داماوی کەوتمە ئەم شوێنە من بێ تاوان بووم تیری قەدەر بوو کە ئاوا تاجی قەدەر شکێنا منیش دەستە براوەکەم پێ چاو کردمەوە و بە قۆڵی جلەکەمدا ڕەنگم زەرد هەڵگەڕابوو چوومەوە بۆ هۆڵەکە و خۆم فرێدا سەر جێگەکەم. ژنەکەم پرسی کوێت دێشێ؟ ئەبینم گۆڕابی. وتم نەخۆشم و سەرم دێشێ. ژنەکەم پەژارە دایگرت و پرسیەوە، دڵم تەقی گیانەکەم دانیشە و سەرت بڵند بکە پێم بڵێ ئەمڕۆ چیت بەسەر هاتووە؟ من دەموچاو دەخوێنەوە وتم کۆڵم لێبدا دەستی کردە گریان وتی وەکو ڕۆژانی پێشوو نەماوی بەدەم گریانەوە ئەی پرسی و منیش وەڵام نادایەوە ئێوارە هاتوون خواردنی دانا منیش نەم خوارد لە ترسیەوەی کە بە دەستی چەپخم پێمەزانێ بۆیە وتم ئێستا برسی ئەم جاوتی چی بۆ بۆم جێڕەوە ئەمڕۆ زۆر غەمباری وتم هەر ئێستا بە شوێنەیە بۆ دەگێرمەوە جامێ شەرابی بۆ هێنام وتی ئەمە خەم ڕەوێنە بیخۆرەوە دواتر بۆم بجێڕەوە وتم پێویستە قسەت بۆ بکەم وتی بەڵە وتم گەر هەر ئەبێ قسە بکەم بیکە بە دەمەوە جامەکەم هەڵدا دووەم جامم بەدەستە چەپ لێوە گرت چاوانم پڕ بوو لە فرمێسک و ئاوا خۆم لاوانەوە بۆ پیاوی ئازا و تواناودانا یەزدان گرفتی ئەگەر بۆ دانا کەڕ و کوێرە بێ کاتی کێشەکە دواتر وەک جاران ژیر و بەتوانە بەدەستی چەپم جامە شەرابەکەم گرت و بەدەم گریانە و ئەویش زریکەیەکی کردوتی دڵم سوتا بۆ گری بۆ بەدەستی چەپ جامەکەگری وتم دەستم برینی لە هاتووە وتی دەری بێنە بابۆت تیمار بکەم وتم کاتی تیمارکردنی نییە دەستم دەرناهێنم ئەمجا جامە شەرابەکەم خواردەوە ئیدی پێکی بۆ پڕەکردمەوە هێندە خەیاڵ بووم خەوم لێکەوت بوو ئەمجا قۆڵە بڕاوەکەی دەرهێنا بووم کیسە پارەکەی دەرهێنا بوو تاکو بەیانی نەنووست بوو هەر خەفەتی خوارد بوو بەیانی چوار باڵندەی سوور کرد بۆ خواردنی بۆ دانام تێرم خوارد ئەمجا جامێ شەرابی پێدان دواتر منیش کیسە پارەکەم دانا هەستام بچمە دەرەوە پرسی بۆ کوێ چی وتم ئەچمە دەرەوە وتی دابنیشە مەچۆ دەرەوە کە دانیشتم پرسی ئەوە خۆشەویستەکەت هێندە بەتینە کە سامانەکە تەوا بوو دەستیشت لە پێناوی دابەخشی خۆشایەتی حاڵە تۆش ئاگادار بە هەرگیز لێت جیانابنەوە ڕاستی ئەم پەیمانەشم ئەبینی ئەمجا دەستی چەپی گرتم بەرەو قاسەکەی بەکێشی کردم کە کردیەوتی سەیری ناو ئەم سندوقە بکە کە سێرم کرد پڕ بوو لە دەستی بەسراو ئەم جاوتی ئەمانە پارەی خۆتن و لێم وەرگتووی هەر ڕۆژە کە پەنج دینارەکەت ئەدامێ ئەم خستە دەسڕێکەوە لەو دەسرانە و لێرەم دانا ئێستاش مافی خۆتە پارەکانت ببەرەوە تۆ بەهۆی منەوە ئاوا دەستت دۆڕاندووە من ڕۆحی خۆمت بدەمێ هەشتا ناتوانم پاداشت بدەمەوە ئەمجا دەسڕەکانی گواستەوە لە سندوقەکەی خۆی بۆ سندوقەکەی من وتی ئیدی سامانمان تێکەڵەکەین زۆر دڵم خۆش بوو زۆر سوپاسم کرد ئنجا بۆ نەوەستا و کاغەزی هێنا و هەموو سامانەکەی خۆی پێ بەخشیم بە شایەتی دوو کەس مۆری کرد و پەیمان نامەکەی دایە دەستم منیش بە سەراتی خۆم بۆ گێرایەوە دوای مانگێک هەستم کرد نەخۆشە پەنجا ڕۆژێک بۆی کەوت دواتر مرد منیش تازیەکی شایستم بۆ گرت ختمە و مەولودم بۆ خوێن خێر و چاکەم بۆ کرد ئەڕوانم چەندین خان و مڵک و ئەنباری هەیە ئەو ئەنبارە کونجە و بەتۆن فرۆشت یەکێک بوو لەوانە ئەوە کە ساڵێکم پێچوو ئەم جاگرامەوە لای تۆ سەرقاڵی فرۆشتنی سامانەکان بووم ئێستاش هەندێک ماوە نمەکم کردووی پێچەوانە بیرمەکەوە ئەوە پارەی کونجەکەم پێت بەخشی ئەمە بۆ هۆی بەدەستی چەپ ناخواردنم ئەویش وتی چاکت کردووە و چاکەت بەرامبەرم کردووە ئینجا وتی بۆ لەگەڵم نایی بۆ وڵاتی میسر بازاڕێکی بازرگانی میسر و ئەسکەندەرانیم لەوێ کڕیوە منیش وتم زۆر باشە دێم ژوانی سەری مانگمدایە ئەوانەی مابوونەوە فرۆشتم شوێنێکی بازرگانی دیم پێکڕی خۆم و ئەو لاوە سەفەرمان کرد بۆ ئەو شوێنەی نیشتیمانمانە ئەوی شوێنی بازرگانێکی فرۆشت و بەرەو میسر کۆچمان کرد ئەی پاشایی زەمان ئەمە عەجایبتر نیە لە بەسەرهاتی قەمورەکە. پاشا وتی، ئەبێت هەمووتان لە سێدارە بدەم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی شایەتەکە بە پاشای چینی وت ڕێم بدە بەسەرهاتی دوێنێی خۆمت بۆ بگێڕمەوە کە ئەگەر لە بەسەرهاتی قەمورەکە عەجایبتر بوو ئەوا بێت ئازادمان بکەی پاشاوتی بەڵێ باشە ئەوی ژوتی ئەزانی ئەم شەوی ڕابردوو لە کۆڕی خەتمەیەک بووم مەلا و فەقیان بانکرد بوو تاکو و زیکر و تەلی لەمان کرد کردمان کە خوێندنەکە کۆتا بوو سفرە ڕاخرا یەکێک لە خواردنەکان بریانی کونجی بوو دەستمان کرد بە خواردنی بریانە کونجەکە یەکێکمان دەستی درێژ نەکرد بۆ خواردنەکە لە ئێمە سوێن تا بخوات و لا و سوێن کە نایخوا زۆرمان بۆ هێنا ئەویش وتی پیاوی چاک بن زۆرم لێمەکەن هێندەم بەسە کە بەهۆی ئەم بریانی کونجەوە بەسرم هاتووە. ئەم جاکەوتە لاواندنەوەی خۆی کە لێ بۆ سوێندماندا کە هۆی نەخواردنی ئەم بریانی کونجێمان بۆ بگێڕێتەوە وتی ئەگەر هەر ئەبێ لەم خواردنە بخۆمە بێ چل جار بە سابوون چل جار بە پونگە چل جاریش بە جیای هاز کە 120 جار دەم و دەستشت نەکە بیشۆم کە ئەمەیان بە خاوەن ختمە وت ئەویش فەرمانی بە خزمەتکاراندا ئەو شتانیان بۆ ئامادە کردین ئەم جالاوەکە بە قێزەونیەوە دەستی بۆ بریانە کونجەکە درێژ کرد ئەی خوارد و ڕنگ و ڕووی تێکەچوو ئێمەش زۆر سەرمان لی سوورما بوو دەستی ئەلەرزی دەستی دەرهێنا سەری پەنجەکەڵەی پێوە نەما بوو بە چوار پەنجەی خوارد لێمان پرسی بۆ خاتری خوا ئەمە هەر کە لەدایک بوویت چوار پەنجەت هەبوو یان چی بەسەر هاتووە ئەیژوتی هەر ئەم دەستەم نییە بەڵکو پەنجە کەڵەی دەستەکەی دی و هەردوو پێمان ئەم جا دەستەکەی دی پیشانداین ئەم جا هەردوو قاچی پیشانداین کە ئەمەمان بینی زیاتر ئەجایبمان لێهات پێمانوت لەمە زیاتر ناتوانین ئارام بین بۆمان بچێڕەوە هۆی نەمانی چوار پەنجە کەڵە چییە و بۆچی سەد و بیست جار دەستت شت ئەوی ژووتی لە سەردەمی هارون ڕەشیددا باوکم یەکێک بوو لە گەورە بازرگانانی بەغدا بەڵام خواردە بوو ئارەزووی زۆری لەمەی و مۆسیقا و مەلها بوو کەمرد هیچی لە دوا بەجێ نەما منیش بە جوانی کفن و دفنم کرد خەتمە و خێرم بۆ کرد کە دووکانەکەیم کردەوە شتێکی کەمی تیاما بوو ئەڕوانم قەرزانیشە دڵی خاوەن قەرزمدایەوە ئیدی کەوتمە کارکردن لە هەینیەوە بۆ هەینی دوای ماوەیەک هەموو قەرزەکانم دایە و بگرە سرمایەکەشم زیاتر بوو ڕۆژێک لە ڕۆژان لە دوکان دانیشت بووم کیژێکی جوانم بینی بەسەر هێسترێکەوە کۆیلێک ڕەشمی ڕاکێشا و کۆیلەیەکیش لە دواوە لە ژیانما کچی وا جوانم نەدی بوو زێڕ و ئاڵتونی لە خۆدا بوو لە دەمی قەیسەریەکە وەستان و دابەزین، ئەمجا لەکەڵ کۆیلەدا هاتن، لەبەرئەوەی دوکانەکانی دی نەکرابوونەوە هاتنە دوکانەکەم سلاوی کرد و دانیشت، قسەکانی زۆر خۆش بوو، پرسی کوڕی باش قوماشی شایستەت هەن؟ وتم خاتوون کۆیلەت هەژارە چاوەڕێ بکە با دوکانەکان بکرێنەوە چیت ویست بۆت دێنم. دانیشت و کەوتینە دەمەتەقێ تا و کاتەی دوکانەکان کرانەوە دوکانی لەگەڵ داگەڕان کوتاڵەکانم بۆ چیاکردەوە پارەکەی دا و خزمەتکارەکەی بردی بایی پهزار پەنجایی بوو تا لە قەیسەری چوە دەر شوێنیان کەوتم سوار بوو ڕۆیشت بێ ئەوەی ناونیشانی خۆیم بداتێ منیش پێم شەرم بوو لی بپرسم ئیدی بەرپرسی پارەکەم بوو هەفتەیەکی پێچوو ژنەکە دیار نەبوو بازرگانەکان داوای پارەکەیان لێم کرد منیش داوام لێکردن کە هەفتەیەکی دی چاوەڕێ بن بۆ هەینی ئەڕوانم خۆی و دوو کۆی لەو خزمەتکارێک پەیدا بوون سلاوی لێکردموتی بەڕێز دواش کەوتم و پارەکەم درەنگ هێنا با بڕین پارەکە بدەم کۆی لە خەساوەکە پارەکەی دامێ ئەم جا کەوتینە دەمەتەقێ تاکو و دوکانەکان کرانەوە ئەم جاوتی ئەوە و ئەوەم لەم بازارە بۆ بکڕە چی ویست لە بازرگانەکانم بۆ کڕی نەپرسی نرخەکەی کرد و نەهیچ لێی دا و ڕۆیشت، ئیدی منیش گەلێ پەشیمان بووم، بایی هەزار دینارم بۆ کڕیبوو، لە خۆم پرسی، ئەمە چ خۆشەویستییەک بوو؟ پێنج هەزار پەنجایی دا، بەڵام بایی هەزار دینار شتی بردەوە. هەستم کردم پارەم بۆ نادرێتەوە بە دووکاندارەکان، ئەمجا لە دڵی خۆمدا وتم، بازرگانەکان منەناسن، ئەم ژنەش دەستبڕ دیارە، منی بە جوانیەکەی فریودا دیارە وتوێت یەمە مناڵە با فریوی بدەم منیش پرسیاری شوێنی ماڵەکەیم نەکرد ئیدی کەوتمە دڵە ڕاوکێوە چونکەم جارە مانگێکی پێچوو بازرگانەکان داوای قەرزەکان لێکردم و زۆریان بۆ هێنام منیش دوکانەکەم هێنا سەرفرۆشتن و لەوە بوو ئیفلاس و مایە پوچ ببم لە دوکانەکە دانیشتبووم هەر بیرم لەم تووشبوونەمە کردەوە هێندەم زانی لە دەمی قەیسەریەکە ژنەکە دابەزیەوە بەرە و دوکانەکەم هات ئیدی لە خۆشیاندا هەموویم بیرچووەوە کە دانیشت دەستی کردە قسەی خۆش ئەمجا پرسیە وەڵی ئەگری وتم نەخێر ئەبێت خوا یار بێ ئەمجا لەگەڵیدا ڕۆشتم و پارەی بازرگانەکانماندایەوە ئەوان بەخێری خۆیان گەشتن و منیش بەخەمی قەرز ماوەیەکی پێچوو ئەمجا خزمەتکارەکەی هات منیش ڕێزم گرت و پرسیاریم کرد وتی نەخۆشە منیش وتم بۆم باس بکە وتی ئەم ژنا خاتو زبێدەی ژنی خەلیفە هارو نەڕەشید پەروەردەی کردووە لە لای خۆیان مایەوە دواتر بووە گەورەی کەنیزەکانی کۆشک سەر لەدەرە ئێستاش بە خاتو زبێدەی وتوە ئەوێ شوبکا بە تۆ ئەویش وتوێتی تاکو لاوەکە نەبینم و نەزانم وەک خۆت شۆخ و شەنگە ناهێڵم ئێستاش ئەبێت بتبین بۆ لای تاکو پەسەندت بکات ئەم جا لێت مارە بکات لە ناو کۆشکیشدا ببینرێیت ئەکوژرەی بۆیە ئەبێت بەدزیەوە بتبین ئەڵێ چی منی ژوتم لەگەڵت دێم و ئارامە بم شان ئەدەمە بەر ئەم مەترسیش خزمەتکارەکەوتی کەوا بوو بچۆ ئەو مزگەوتێک کە خاتو زبێدە درستی کردووە نوێژی خەوتان بکە و لەوێ بمێنەوە ئەو مزگەوتەش لەسەر ڕووباری دیجلە دروستکراوە منیش وتم بە چاوان ئێوارە چوومە شوێنی دیاری کراو نوێژی خەوتنانم کرد و مامەوە دوای نیوە شەو بەلەمێک هات دوو خزمەتکاری تیا بوو لەگەڵ چەند سندوقێکی خاڵی و کردیان بە مزگەوتەکەدا و جیان هێشت یەکێکیان دواکەوت کەورتر سەرنجمدا و خزمەتکارە بوو کە لەگەڵ کچەکەدا هاتە دوکانەکەم ئەمجا دەستی گرتم و خستمیە یەکێک لە سندوقەکانەوە و ئەوانی ترشی پڕ کرد لە شتومەک ئەمجا سندوقەکانیان خستە ناو بەلەمەکەوە سندوقەکانیان بەرەو ماڵی زوبێ دەبرد لە ناو سندوقەکەدا بە خەیاڵم داهات کە تیاچوم دەستم کردە گریان لەخوا پاڕام و ڕزگارم کا هەر ڕۆشتن تاکو و گەاندمیانە بەردەم دەرگای کۆشک لەگەڵ سندوقەکانی تردا بردمیانە ژوورەوە دوای پرسیار و وەڵامێکی زۆری پاسەوانانی کۆشک گەیاندمیانە بەردەم گەورەی خزمەتکاران لە خەویان هەستان شیڕان دێم سندوقانە چیان تێدایە ئەمانی ژووتیان شتومەکی خات و زوبێدەی تایە ئەم جاوتی زۆرتان پێنەچی یەکەیەکە سەری سندوقەکان هەڵبدەنەوە تاکو و سەیری ناویان بکەم یەکەم جار سەری ئەو سندوقیان هەڵدایەوە کە منی تیا بووم لە ترساندا خەریک بوو تێک بچم. هەموو گیانم ئەلەرزی. خزمەتکارەکە بە سەرۆک خزمەتکارانی وت. پێشەوا ئەوە منیش و تۆیش تیا چووین. شتێکت زیان کرد کە بایی دە هەزار دینارە. فەرموو ئەوە کۆمەڵە کوتاڵێکی تیایە لەگەڵ چوار شووشە گڵاو. ئەوە سەریان کراوەتەوە و بە کوتاڵەکان داڕژاون. هەر ئێستا ڕەنگی کوتاڵەکان تێک ئەچن. سەرۆکە خەساوە کەوتی بڕۆ بەلا نەتبی ئەوە خۆت و سندوقەکانت ملت بشکێنە ئەمجا خزمەتکارەکە سندوقەکەی منی برد و سندوقەکانی دی بە دوایدا ئەمجا گوێ لە یەکێک بوو هاواریە کرد ئەی هاوار خەلیفە خەلیفە ئیتر نازانم چۆن لە سندوقەکەدا لە ترساندانە مردم هێندەم بیر مابوو گەر بڵێم لا حەولە وەلا قووە باش ئەم جاوتم خۆم بخۆم کرد باو کە ڕۆتیا چووم گوێم لە دەنگی خەلیفە بوو پرسی ئەم سندوقانە چین گەورە خزمەتکاروتی گەورەم جلوبەرگی زوبێدەخانی تایە خەلیفە وتی سەریان هەڵبدەوە کە ئەمەم بیست هەر وەختە بوو گیانم دەرچێ بەخۆم وت ئای زەمانە پێم بزانن ئەوە دوا ڕۆژمە و لە ملم ئەدرێ ئەگەر ڕزگاریش بووم ئەوە بێ سێود و کە نیزەکەکەم لێمارە ئەبڕن گوێم لە خزمەتکارەکە بوو بە خەلیفەیە وت ئەم سندوقانە سپاردەن و بە من دراون لەگەڵ هەندێ جلوبەرگی خاتوو زبێ دەخۆی کە ناوێ کەس بیان بینێ خەلیفە لە وەڵامدا وتێ بێت هەر ئەم سندوقانەم بۆ بکەیتەوە تاکو سەیری ناویان کەم ئەم جاشی ڕاندی بەسەر خزمەتکارەکەدا دەی سندوقەکان بێنن ئیدی گومانم نەما کە تیا چوون بورانەوە ئیدی سندوق دوای سندوق ئەیان بردە بەردەستی و سەیەکردن هەر کوتاڵ و جلە و شوشەی بۆن تاکو ئەو سندوقی مایەوە کە منی تیابووم ئاگام لێ بوو دەستیاندایە بیکەنەوە خزمەتکارەکە بەپەلە چووە لای خەلیفە و پێیوت ئەوە ئەو سندوقە تایبەتەیە کە نهێنی خاتوو زوبێدەی تایە کە خەلیفامی بیست فەرمانی دا کە با ببرێتە ژوورەوە ئەمجا خزمەتکارەکان سندوقەکەمیان هەڵگرت و لە ناوەڕاستی هۆڵەکەدا دایانان قڕگم وشک ببوو خزمەتکارەکە لە سندوقەکە دەری هێناموتی بێخەم بە ترست نەبە سنگت فراوان کە دڵی خۆت بدەوە چاوەڕێ بکە تا خات و زوبێ دەدێ بەڵکو ئەو کەنیزەکەت بەنسیب بێت نزیکەی سەعاتێک بێدەنگ لێی دانیشتم کاتێکم زانی دەکەنی زەکی پاکیزە ئەدوت مانگی چواردەمینن هاتن ئەمجا هەردوانیان بەرامبەر بەیەک وەستانوەتە دوو ڕیزی پێنجکەنی زەکی بەرامبەر بەیەک دواتر بیستکەنی زەکی پاکیزەی دی هاتن و خات و زبێدەل لە نێوانیاندا بوو هێندەی زنجیر و ملەگۆ و بازنگ و ملوانکەی زێڕ و مرواری پێوە بوو کە نەیەتوانی بە باشی بەڕێدا بڕوا کە هاتە لام کەنیزەکەکان بڵاویان لێکرد ئەمجا چوومە بەردەمی و کڕنوشم بۆ برد ئاماژەی دامێ منیش دانیشتم ئەم جاکەوتە پرسیاری خۆم تیرە و هۆزەکەم منیش وەڵامەکانیم ئەدایەوە دڵی خۆش بوو وتی پەروەردەکردنی کەنیزەکەکەمان بەفیڕۆ نەچووە ئەم کەنیزەکە بێتە سپاردەی خوا لای تۆ بیپارێزە وا تۆشمان کردە کوڕی خۆمان. منیش کڕنوشم بۆ بردەوە و ڕازی بووم بە مارەکردنی کەنیزەکەکە ئەمجا فەرمانی پێمدا کە دە ڕۆژ لای خۆی بمێنمەوە ئەو ماوەیە مامەوە بێ ئەوەی کەنیزەکە ببینم بەڵام هەندێک لە کەنیزەکانی دەربار ئەهاتن بۆ لام لەو ماوەیەدا خات و زبێدە گفتوگۆی دەربارەی بەشودانی کەنیزەکەی لەگەڵ خەلیفەدا کردبوو خەلیفە ڕێی پێدان دههزار دیناریشی خەڵات کردبوو ئەمجا خاتوو زوبێدە ناردیە دووی قازی و شایەت، لێیان مارە کردم و شیرینیان بە گەڕەکەکان داگێڕا و خواردنێکی زۆریان دروست کرد. دە ڕۆژیش بەم شێوەی مانەوە، دواتر بووکیان بردە گەرما و دوای ئەوە سینییەکیان خواردن هێنا، لەگەنێکی پڕ لە بریانی کونجی شیرینی لەسەر بوو، کە بە گوڵاو و بۆنی مسک لێنرابوو، سنگی مریشکی سوورەوەکراوی تیا بوو، هێندە بە تام بوو، ژیری سەراسیمە کرد بەخوا منیش بۆی چوومە سەر ئەژمە و تا توانیم لێم خوارد بۆ نەگبەتی بیری ئەوم نەبوو دەستم بشۆم لێ دانیشتم و چاوەڕێم کرد تاکو و دنیا تاریک بوو مۆمێکی زۆر داگیرسێنرا و چەند کەنیزەکێکی گۆرانی بێژ بە خۆیان و دەفەکانیانەوە پەیدا بوون بووکەی بە زێڕوزی و ڕازاویان بە کۆشکدا جێڕا دواتر زێڕوزی و هەندێ لەبەرگیان لێکردەوە ئەمجا هاتە لام کەنیزەکەکان بڵاویان لێکرد دوای ماوەیەک بۆنی بریانەکەی کرد هاواری لەهێستا لە هەموو لایەکە و کەنیزەک هات منیش گیانم کەوتە لەرزین بێ ئەوەی بزانم کێشەکە چییە کەنیزەکان پرسیان خوشکی ئەوە چیت هە ئەوی ژووتی ئەم شێتەم لێ دوور بخەنەوە خۆ من وام زانی پیاوێکی ژیرە پرسییم بەچی دازانی شێتم ئەویش وتی شێتی بەرەڵا بۆچی بریانی کونجیت خواردوە و دەستت نەشتووە بەو خویە ئەبێت تۆڵی ئەوەت لێ بکەمەوە هی وەکو تۆ لەگەڵ مندا نابێ بژی ئەمجا قەمچێکی وەک پرچ هۆنراوەی هەڵگرت کەوتە لێدانم تاکو لە هۆش خۆم چوم ئەم جاوتی بیبەن بۆ لای جەلادی شار تا ئەو دەستەی بریانە کونجەکەی پێ خواردووە و نەیشتوە بیبڕنەوە منیش وتم دەستێکم ئەبڕنەوە لەبەرەوەی بریانم پێ خواردووە دواتر نەمشتووە کەنیزەکەکان وتیان خوشکێم جارە لێی مەگرە کەمێ هێور بۆ وتی ئەبێت نیشانێک لەسەر چوارپەلی دابنێم ڕۆشت و تا دە ڕۆژ نەمبینیەوە کە بردمیانە لای پێیوتم خەجاڵت بیت من بۆ تۆ نابم چۆن دوای بریانی خواردن دەستت ناشۆی ئەم جازریکانی بەسرمدا کەنیزەکەکان کۆبوونەوە و قۆڵبەستیان کردم و داوای گوێزانێکی کرد کە هێنان هەردوو پەنجە کەڵی پێی بڕیمەوە دواتر دوو پەنجە کەڵەکەی دەستەکانم ئەوە تا بە چاوی خۆتان بیبینن ئیتر منیش بورامەوە ئەمجا خۆڵی واڵابێژیان بە پەنجەکانەوە کرد خوێن لە بەرچوونەکان وەستان ئەمجاوتم ئەگەر مام و نەمردم ئیتر بریانی کونجی ناخۆم تاکو چل جاران بە سابوون چل جاریش بە جیای پونگە چل جاری دی بە جیای هاز دەستەکانم نەشۆم ئەوەیش ئەم پەیمانەی لێوەرگرتم کە ئەم بریانیتان خستە بەردەسم ئەوە بوو ڕەنگە پتێک چوو چونکە کۆڵبوونەکەمی بیرهێنامەوە کە زۆریشتان لێکردم بە خۆمت ئەبێت پەیمانەکەت جێبەجەکەی دانیشتوان وتیان دوای ئەوە چی ڕوویدا وتم کە سوێندم بۆ خوارد دڵی چاک بوو هێور بوو ماوەیەک لە کۆشک ماینەوە دواتر وتی کۆشکی خلافەت بە کەڵکی ئێمە نایە کەسی دی پێش تۆ تیانە ماوەتەوە تۆیش بەهۆی خات و زوبێدەوە لێرەمانی ئەم جاوتی بگراوە پ هزار دینار بڕۆ خانوویەکی خۆشی پان و پۆڕ بکڕە چوم و کڕیم ئەم جا چی هەبوو چی پاشەکەوت کردبوو لە سامان کوتاڵ شتی بە نرخی نەختینە هەمووی گواستەوە خانوە نوێیەکە ئا ئەوە بوو هۆی کۆڵبوونم ئیتر نانمان خوارد قەمۆریش ئەوەی بەسەرهات کە بەسەری هات پاشاوتی ئەمە لە بەسەرهاتی قەمور ئەجایبتر نەبوو ئەبێت هەر لە سێدارەتان بدەم شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو